چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله دەرگای مەیموون و کیسەڵ دەبەشلیم پاشای هیند وتی بە بەیدەبای فەیلەسووف ئەو پەندەم بیست ئێستا پەندی ئەو پیاوەم بۆ بڵێ کە بە شوێن پێویستیەکدا ئەگەڕێ و کە دەستی کەوت لە کیسی خۆیەدا بەیدەبای فەیلەسوف وتی گەڕان بە شوێن پێویستیدا ئاسانترە لە پارێزگاری کردنی ئەوەی کە ئامانجی دەستەکەوێ بەڵام نەیزانی پارێزگاری لێ بکا ئەوەی بەسەرا دێ کە بە سەرکی سەڵدا هات پادشا وتی ئەوە چۆن بووە بەیدەبا وتی ئەگێڕنەوە مەیموونێک کە پێیان ئەوت چالاک پادشای مەیموونەکان بوو لە پاشان پیر بوو یەکێک لە شازادەکان پەلاماری دایە و لەسەر تەخت تێنایە خوارێ مەیمونە پیرەکە سەری خۆی هەڵگرت و ڕای کرد هەتا گەیشتە قەراغی ڕووبارێک لەوێدا دارهەنجیرێک هەبوو کردی بە شوێنی تایبەتی خۆی ڕۆژێک لەسەر دارەکە لە کاتی هەنجیر خواردندا هەنجیرێکی لە دەست کەوتە ناو ئاوەکە و دەنگێکی لێوە هات مەیمونەکە و دەنگی زۆر پێ خۆش بوو لەبەرەوە هەنجیرێکی خوارد و هەنجیرێکی خستە ئاوەکەوە لە ئەوەکەدا کیسەڵێکە بوو هەنجیرەکان یەگرتەوە ئەی خواردن ئەم کارە درێژەی کێشا کیسەڵەکەەوەی زانی کە لەبەر ئەو ئەمەنجیرانە خاتە ئاوەکەەوە و سەری دەرهێنا و دەستی کرد بە قسەکردن لەگەڵ مەمونونەکەدا لە پاشان بوون بە هاوڕێی خۆشەویستی یەکتر کیسەڵ چەند ڕۆژێک ڕووی نەکردەوە ماڵی خۆیان ژنەکەی ئارامی نەما و بە دراوسێکەی وت ئەترسم کوژرابێ ئەویش وتی نەخێر مێردەکەت لە کەناری ڕووبارەکە لەگەڵ مەیموونێکدا بووە بە هاوڕێ ئەگەر تۆ بە فێڵ ئەو مەیموونە لەناو نەبەی ئەبێ دەست لە مێردەکەت بشۆی خۆت نەخۆش بخە کە هاتەوە بڵێ دەرمانی من دڵی مەیموونە لە پاش ماوەیەک کیسەڵەکە هاتەوە و سەیری کرد ژنەکەی نەخۆشە پێی وت ئەو بۆچی کەوتووی؟ ژنە دراوسێکەی وەڵامی دایەوە و وتی ژنە هەژارەکەت نەخۆشە، پزیشکەکان وتویانە بە دڵی مەیموون نەبێ چاک نابێتەوە، کیسەڵەکە وتی دڵی مەیموونمان لە کوێ بوو، ئێمە لە ناو ئاودا ئەژین، لە دڵی خۆیدا وتی چارم نییە ئەوە نەبێ کە ناپاکی لەگەڵ هاوڕێکەمدا بکەم و دڵی دەربێنم. لە پاشان گەڕایەوە بۆ کەناری ڕووبارەکە مەیمونەکە پێی وت گیانەکەم بۆچی دیار نی وتی لەبەر شەرمەزاری خۆم کە نازانم بەرامبەر بەو چاکانەی کە لەگەڵ مندا کردت چۆن پاداشتت بدەمەوە ئێستا ئەمەوێ کە چاکە و پیاوەتی تەواو بکەی بە هاتنت بۆ ماڵی ئێمە من لە ناو دوورگەیەکی خۆش و پڕمیوەدا ئاژیم مەمونونەکە زۆری پێخۆش بوو لە دارەکە هاتە خوارەوە و سواری پشتی کیسەڵەکە بوو بە مەلە بردی، لە ڕێگەدا بیریێ کردەوە کە چۆن لە ناوی ببا. سەری شۆڕ کردەوە بۆ ناو ئاوەکە و بیریێ کردەوە. مەیموونەکە پێی وت، ئەتبینم وەکوو مەراقت هەبێ وایە؟ کیسەڵەکە وتی، بە خوا ژنەکەم نەخۆشە. ئەترسم بە تەواوەتی نەتوانێ میوانداریت بە جێ بهێنم. مەیموونەکە وتی، من خۆم ئەزانم کە تۆ چەند بە پەرۆشی بۆ چاکەی من. ئیتر پێویست نییە کە لە بەر من خۆتان ناڕەحەت بکەن. لە پاش ماوەیەک بە ئاوەکەدا ڕۆیشتن و دووبارە ڕاوەستا و بیریەک کردەوە. مەیموونەکە کە دڵی لە کیسەڵەکە پیس کرد و لە دڵی خۆیدا وتی، ئەترسم لەبەر کارێک لە ئاوەکەدا بوەستێ و دڵی گۆڕابێ و دۆستایەتی جارانی نەمابێ، چونکە هیچ شتێک وەکوو دڵ بە ئاسانی ناگۆڕێ. زانەکان وتوویانە، لە سەر پیاوی ژیر پێویستە کە ئاگای لە خۆی بێ، تەنانەت لەوەی کە لە دڵی کوڕ و برا و خزم و هاوڕێشیدا هەیە، زانەکان وتویانە گەر کەسێک دڵی لە هاوڕێیەکی پیس کرد ئەبێ بە ئازایی و بە ئارامی خۆی بپارێزێ و سەیری ڕەوشت و کردەوە و ڕەنگ و ڕووی بکە ئەگەر ئەوە ڕاست بوو ڕزگاری بووە ئەگەر هەستیشی درۆ بوو هیچ زیانێکی لێ نەکەوتووە جگە لەوەش ئارامی و نەبەزی بۆ بەجێ ماوە و هاوڕێکەشی هەر بۆ ماوەتەوە لە پاشان پێی وتەوە بۆچی وەستاوی وەک لە دڵی خۆتا قسە بکەی وایە کیسەڵەکە وتی لەبەر ئەوەی کە ژنەکەم نەخۆشە و ئەترسم کە بە تەواوەتی نەتوانم پاداشتی چاکەکانت بدەمەوە مەیمونەکە وتی خەفەت مەخۆ چونکە کەڵکی نییە لە جیاتی ئەوە کە خەفە دەخۆی چارە و دەرمان بۆ ژنەکەت بدۆزەرەوە چونکە پێشینان وتویانە خاوەن سامان ئەبێ لە چوار شتدا سامان خەرج بکا، لە چاکەکردن، لە کاتی پێویستی، بۆ مناڵ و بۆ ژنی خۆی، کیسەڵەکە وتی، ڕاست دەکەی، ئەی پزیشکان وتویانە دەرمانی نییە دڵی مەیموون نەبێ. مەیموونەکە لە دڵی خۆیدا وتی، داخەکەم بەم پیریە بە هۆی چاوبرسێتی و تێرنەخواردنەوە کەوتوومەتە گەورەترین گیروگرفتەوە، بەخوا و کەسە ڕاستی کردووە کە ئەڵێ، مرۆڤی چاوتێر لە خۆشی و کامەرانیدایە بەڵام چاوبرسی هەمیشە لە سزا و ئازار و نەگبەتیدا ئەتلێتەوە ئێستا من پێویستم بە مێشکم هەیە بۆ ڕزگار بوونم لەم گیر و گرفتە لە پاشان بە کیسەڵەکەی وت بۆچی دەنگت نەکرد کە لە ماڵەوە بووم هەتا دڵم لەگەڵ خۆمدا بهێنایە تۆ نازانی ئێمەی مەیموون ڕەوشمان وایە کە بە میوانی چووین بۆ ماڵێک دڵمان لە ماڵەوە بەجێ ئەهێڵین لەبەرئەوەی ئەگەر سەیری خێزانی ماڵەکەمان کرد دڵمان پێ نەبێ کیسەڵەکە وتی ئێستا تۆ دڵت لە کوێ داناوە وتی لەسەر دارەکە بەجێم هێشتووە ئەگەر ئارەزووە کەی ئەچین ئەیهێنین کیسەڵەکە لە دڵی خۆیدا وتی هاوڕێکەم بێ ئەوەی ناپاکی دەربارە بکەم دڵەکەی دامێ و لە خۆشیدا دەست بەجێ مەیموونەکەی هێنایە قەراخ ڕووبارەکە. مەیموونەکە بازی دا و بە دارەکەدا هەڵگەڕا و ئیتر نەهاتەوە. کیسەڵ بانگی کرد، هاوڕێ! خێرا کە دڵەکەت بیر نەچێ. مەیموونەکە وتی، بڕۆ ئازانی منی ژەوکەرم کە چەقەڵ پێی وت، دڵ و گوێی نییە؟ کیسەڵ وتی، ئەوە چۆن بووە؟ مەیمونەکە وتی، ئەگێڕنەوە، شێرێک لە دارستانێک هاژیا، چەقەڵێکی لەگەڵا بوو کە لە پاشماوەیە خوارد و شێرەکە نەخۆش کەوت و، ئیتر ڕاوی بۆ ناکرا. بە چەقەڵەکەی وت، ئەم نەخۆشیەی من دەرمانی نییە، دڵ و گوێی کەر نەبێ. چەقەڵ وتی، ئەو دەرمانە چەند ئاسانە. لە شوێنێکدا کەرێک هەیە بۆت یەهێنم و بیکوژە. چووە لای کەر و پێی وت، بۆچی وا لەڕ و لاوازی؟ بە تەنها گەڕێی. کەرەکە وتی، خاوەنەکە مالیکم ناداتێ و بچمە هەر لایەک ئادەمیزاد ماندوو مەکا و تووشی سزا و برسێتییە بم. چەقەڵ وتی، شوێنێک هەیە لەوڕگەی زۆر و کۆمەڵێک کەری تریش هەیە وەکوو تۆ لەوێدا بێ خاوەن ئەسووڕێنەوە و هەموو قەڵەو و بەدەماخن، وەرە لەگەڵ مندا ئەتبەم بۆ لای ئەوان. چەقەڵ کەرەکەی بردە لای شێرەکە و شێر پەلاماری دایە بەڵام لەبەر نەخۆشی و لاوازی خۆی نەیتوانی بیکوژێ کەرەکە بە ڕاکردن بۆی دەرچوو بە ترسێکی گەورەوە ڕزگاری بوو چەقەڵ بە شێرەکەی وت ئەی گیان لەوەری گەورە ئەوەندە بەم جۆرە لاواز و کەم هێز بووی شێرەکە وتی ئەم جارە گەر بێتەوە لە دەستم دەرناچێ چەقەڵ دووبارە چووەوە بۆ لای و پێی وت، ئەوە لە ترسی چی ڕاتکرد؟ خۆ ئەوە یەکێک بوو لە کەرەکان. هات بە پیرتەوە کە پێشکەش بە هاوڕێکانیت بکا. کەرەکە باوەڕی کرد، چونکە هەرگیز شێری نەدیبوو. هەستا و لەگەڵ چەقەڵدا چوونەوە بۆ ناو دارستانەکە و چەقەڵ زوو خۆی کرد بە لانەی شێرەکەدا و پێی وت، ئاگات لە خۆت بێ. ئەمجارە ئەگەر لە دەستت ڕزگاری بوو، جارێکی تر نایەتەوە. شێرەکە لەو قسەیە دەروونی گەرم بوو. لە لانەکەی هاتە دەرێ و پەلاماری کەرەکەی دا و تێکی شکاند. لە پاشە شێرەکە وتی پزیشکەکان وتویانە خۆراک نابێ بخورێ هەتا دەست و دەم پاک نەشۆرێ، ئێستا دێمەوە دڵ و گوێچکەکان ی خۆم و ئەوی تەر هەمووی بۆ تۆ. شێرەکە چوو بۆ دەست شتن. چەقەڵەکە دڵ و گوێچکەکانی کەرەکەی خوارد بۆ ئەوەی کە شێرەکە بێزی لێ بکاتەوە و هیچی لێ نەخوا. کە شێرەکە هاتەوە سەیری کرد بە چەقەڵەکەی وت دڵ و گوێچکەی ئەم کەرە لە کوێیە چەقەڵەکە وتی ئەم کەرە دڵ و گوێی نییە ئەگەر دڵی ببوایە پێی تێبگا و گوێی ببوایە کە قسەی پێوەربگرێ جارێکی تر ناهاتەوە بۆ لای تۆ لە پاشەوەی کە لە مردن ڕزگاری بوو. بەڵام تۆ فێڵت لێ کردم و تەفرەت دام، منیش فێڵم لێ کردی و تەفرەم دای. زانەکان وتویانە، ئەوەی نەزانی تێکیە دە، زانای ڕێکێ خا. کیسەڵەکە وتی، ڕاست دەکەی، بەڵام پیاوی چاک پێ لە گوناه یەنێ و گەر هەڵەیەکی کرد تەمێ بێ و هیچ شەرم ناکا، چونکە قسە و کرداری ڕاستن و گەر کەوتە ناو گیروگرفتەوە ئەتوانێ بە زانین ڕێگە چارەی ڕزگاربوون بدۆزێتەوە. وەک ئەو پیاوەی کە ئەکەوێتە سەر زەوی هەر بە زەویەکە خۆی ڕاست دەکاتەوە بەیدەبا ڕووی کردە پاشا وتی ئەمە پەندی ئەو پیاوەیە کە بە شوێن پێویستی داگەڕێ و کە دەستی کەوت لە کیسی خۆیەدا. ئەو پەندەم بۆ بگێڕەوە کە باسی پیاوی هەڵەشاکە لە کەروبەردا و پەلاکە بەبێ وردبوونەوە لە ئەنجامی کار. بەیدەباوتی ئەوەی لە ئیش و کاردا پەلە بکا و ئارامی نەبێ هەمیشە پەشیمانە، ئەوەی بەسەردا دێ کە بە سەر خواپەرستەکەدا هات لە کوشتنی سمۆرەکەدا کە دڵسۆزی ئەو بوو. پادشا وتی، ئەوە چۆن بووە؟ بەیدەبا وتی ئەگێڕنەوە لە خاکی جوڕجان خواپەرستێ هەبوو چەند ساڵێ ژنەکەی مناڵی نابوو و لە پاش وەڕس بوون ژنەکە سکی پڕ بوو خواپەرستەکە سوپاسی خوای کرد و لە پاشا بە ژنەکەی وت مژدە بێ هیوام هەیە کە سکەکەت کوڕ بێ سوودمان پێ بگەیەنێ هەر لە ئێستاوە جوانترین ناوی بۆ ئەدۆزمەوە و کۆمەڵێ زانایانی بۆ بانگ ئەکەم. ژنەکە وتی پەلە مەکە کابرا تۆ لەخۆتەوە بۆچی قسە لەسەر کارێک ئەکەی کە هێشتا نەبووە هەرکەسێ ئەوە بکا و کارەساتەی بەسەردا دێ کە بەسەر خواپەرستەکەدا هات کە ڕۆن و هەنگوینی بەسەردا ڕشا خواپەرستەکە وتی ئەوە چۆن بووە ژنەکە وتی ئەگێرنەوە خواپەرستێ لە ماڵی دەوڵەمەندێکەوە هەموو ڕۆژێ هەنگوین و ڕۆنی بۆ ئەچێ ئەویش لێی ئەخوا و ئەوەشی لێی ئەمێنێتەوە لە کوپەیەکدا هەڵی ئەواسێ هەتا پڕ ئەبێ ڕۆژێ کە لە سەر پشت لێی کەوتووە و گۆچان بە دەستیەوەیە و بیر لە گرانی ڕۆن و هەنگوین ئەکاتەوە، لە دڵی خۆیدا ئەڵێ، بەیانی ئەم کووپەڵە هەنگوین و ڕۆنە ئەفرۆشم بە لیرەیەک و دە بزنی پێ ئەکڕم، ئەوانیش هەموو پێنج مانگێک سکێک ئەزێن، زۆری پێ ناچێ، بزنێکی زۆرم ئەبێ، کاژۆڵەکانیش گەورە ئەبن و ئەزێن، بەم جۆرە لە پاش چەند ساڵێ زیاتر لە چوار سەد سەر بزنم ئەبێ. بە مانا سەد مانگا ئەکڕم هەر چوار بزن ئەدەم بە یەک مانگا یان بە یەک گا لە پاشا زەوی و تۆو ئەکڕم وە جووتیار بە کرێ ئەگرم بە گاکان جووت ئەکەم و لە مانگاکان بەرەو بووم و شیر و کەرە و ڕۆن وەرەگرم هەمووی پێنج ساڵ نابا پارەیەکی زۆرم دەس ئەکەوێ و کۆشکێکی نایاب ڕا ئەکێشم و کارەکەر و نۆکەری زۆر ڕا ئەگرم ژنێکی جوانی لێ دێنم ئەویش کوڕێکی جوانیە بێ جوانترین ناوی بۆ ئەدۆزمەوە کە گەورە بوو خۆم پەروەردەی ئەکەم هەمیشە ئامۆژگاری ئەکەم ئەگەر بە قسەی کردم باشە ئەگینا بەم گۆچانە لێی ئەدەم گۆچانەکەی بە توندی هەڵبڕی کەوت لە کوپەڵەکە و شکاندی ڕۆن و هەنگوینی هەمووی بە سەر و ڕیش و جلەکانی داهاتە خوارێ لەبەر ئەوە ئەم پەندەم بۆ وتی کە پەلە نەکەی لە کارێکدا کە ئەنجامی نازانی خواپەرستەکە بە قسەی ژنەکەی بێدەنگ بوو، لە پاشان کوڕیان بوو، باوکی زۆری خۆش ئەویست، لە دوای چەند ڕۆژێ کاتی بڕینی هات، ژنەکە چوو بۆ لای گەرما و کابراش دەی کوڕەکە بوو، زۆری پێ نەچوو پیاوێک لە لایەن پادشاوە هات و وتی، من نێراوی پادشام، ئەیەوێ بچیتە لای، کەس لە ماڵەکەدا نەبوو، سمۆرەیەک نەبێ، هەر لە مناڵیەوە هاوڕی مناڵەکە بوو. خواپەرست دەرگای لە سەر داخست و چوو بۆ لای پادشا، لە دیواری ژوورەکەوە مارێک هاتە دەرێ و لە کوڕەکە نزیک بۆوە و سمۆرەکە پەلاماری دایە و پارچە پارچەی کرد. لەو کاتەدا خواپەرستەکە دەرگاکەی هەڵگرت، سمۆرەکە چوو بە پیریەوە وەکوو مژدەی بداتێ کە کوڕەکەی لە مردن ڕزگاری کردووە. کە خواپەرست سمۆرەی بەو جۆرە دی کە شڵەژاو و هەموو دەم و چاوی خوێناویە، هۆشی لە سەردا نەما، وای زانین کە کوڕەکەی خنکاندووە. ئارامی نەگرت هەتا ڕاستی کارەساتی بۆ دەرەکەوێ، دارێکی کێشا بە سەری سمۆرەکەدا و کوشتی. کە هاتە ژوورێ سەیری کرد کوڕەکەی ساغ و زیندووە، مارێک لە نزیکیەوە کوژراوە، ئنجا تێگەیشت کەوا گوناهێکی گەورەی کرد بە هۆی هەڵەشەی و پەلەوە، بە هەردوو چەپۆک دای بە سەری خۆیا وتی، خۆزگەم کوڕم هەر نەبوایە، ئەم گوناهەم نەکردایە، لەو کاتەدا ژنەکەی هاتەوە و سەرگوزشتەی چاکی سمۆرەکە و پاداشتی خراپی خۆی بۆ گێڕایەوە، ژنەکە وتی، بەڵام ڕوودا و بە سەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن تاوکات خواتان لەگەڵ.